سێیەکی بۆ خواردن، سێیەکی بۆ خواردنەوە، ئەو سێیەکەیشی ماوەتەوە بۆ هەناسەدان. هەروەها چەند فەرموودەیەکی تریشەن کە دەبنە پاڵپشتی ئەم فەرموودەیە، لە یەکێک لەوانەدا پێغەمبەری خوا دەفەرموێ. اخشی ما خشیت علی امتی کبر البطن ومداومة النوم والکسل وضعف الیقین. زۆرترین شتێک دەربارەی ئومەتەکەم لێی بترسم، ورگنی و زۆر خەوی و تەمبەڵی و لاوازی یەقینە ئەو تایبەتمەندیانەی لە فەرموودەکاندا باس کراون دەرەنجام لە دەوری هەمان خاڵدا کۆ دەبنەوە بەڵێ مرۆڤێک کە سەر تاپای ژیانی بێمڕاقەبە و محاسبە و غافلانە بەسەر دەبات و زۆربەی تەمەنی بەخەو دەگوزەرێنێ بێگومان قەڵە و ورگنیش دەبێ تا قەڵەوتریش بێ زیاتر دەخوات تا زیاتریش بخوات ئەوەندەی تر خۆی دەداتە دەم غەفڵەتەوە یاخود دەتوانین لە هۆکاری یەکەمەوە دەست پێ بکەین و بڵێن هەر کەسێ زۆر بخوات بە دڵنیاییەوە زۆریش دەخەوێت ئەوەیشی زۆر بخەوێ بێ هیچ گومانێک یەقینی لەلا دروست نابێت بۆیە لە هەر کام لە گۆشەکانەوە بۆ ئەم بابەتە بڕوانین دەبینین کە هەموو ئەمانە کۆمەڵە پاڵنەرێکن وا لە پێغەمبەری خوا دەکەن خەمی ئۆمەتەکەی بخوات بەڵێ لێرەدا دیسانەوە قسە حواڵەی سیما ناوازەکانی جیهانی پزیشکی دەکەین و لەگەڵ شیکارە زانستیەکانی ئەواندا بەجێتان دەهێڵین لە پاش خوێندنەوە و هەڵسەنگاندنی توێژینەوەکانیان بۆتان دەردەکەوێت کە فەرمایشتەکانی پێغەمبەری خواسە الله عليه وسلم کە بەر لە چەندین سەدە فەرموونی عەینی حەق و حەقیقەتن و شتێکی ناڕاستەقینە با بچووکیش بێت لە ئاخاوتنەکانیدا بەرچاو ناکەوێت. کل ئێستاش دەمەوێت بچینە سەر فەرمودەیەکی تر پێغەمبەری خواسەڵ الله و عليه وسلم دەفەرموێ إن خير أكحالكم الإثمت یجل البصر و ینبت الشعر باشترین کلێک بەکاری بهێنن ئەسمەدە ئەم کلە دیت ڕۆشن دەکاتەوە و مووی برژانگیش بەهێز و درێژ دەکات دکتۆرە زیهن و دڵ ڕۆشنەکانمان دەڵێن باشترین ئەو دەرمانانەی کە تا ئێستا بەکار هێنراون بۆ بەهێزکردنی چاو و برژانگ بریتە لە کل کە پێغەمبەری نازداریشمان ڕێنمایی کردووە ئێمەش لەلایەن خۆمانەوە پێشبینی ئەوە دەکەین کە بەکارهێنانی کەل لە ساڵانی داهاتووی دنیای جوانکاریدا ببێتە دیاردەیەکی دیار و بەربڵاو یەکێکی تر لەو مادانەی کە هاوشانی کلە و بەهۆی پارێزگاریکردنی لە پێست و کاریگەریە دژە زیندەیەکەیەوە پێغەمبەری خوا ئامۆژگاری بەکارهێنانی کردووە خەنەیە توێژینەوە زانستەکان دەریان خستووە کە توانای تاقیمکردنی خەنە تەنانەت لەو مادانەش کە بۆ ئەو مەبەستە بەکاردێن وەک گیراوەی ئایۆدین و مێرۆفسیلۆن بەهێسترە ڕشکە لە فرەرمودەیەکدا کە ئیمامی بخاری لە ئەبوو هورەیرەوە ڕزای خی لێبێ دەیگێڕێتەوە پێغەمبەری نازدار دەفەرموێ. ان فی هذه الحبە السوداء شفاء من کل داء الا السام ئەم دەنکە ڕەشکەیە دەرمانە بۆ هەموو دەردێک جگە لە مەرگ دەستەواژەی هەموو دەردێک لە زمانی عربیدا کینایەیە بۆ زۆری لەگەڵ ئەمەشدا ئەگەر بخرێتە بەرنەشتەری توێژینەوەیەکی بنەڕەتی و لێکۆڵینەوەی جددی لەسەر بکرێ کێ دەزانێت چارەسەر و دەرمانی چەندەها نەخۆشی لێ دەدۆزرێتەوە هەروەها فەرمایشتە پیرۆزەکانی سەرنجمان بۆ لای دوو خاڵ ڕادەکێشێ یەکەمیان ڕووی شیفا بەخشی ڕەشکە دووهمیان تەنانەت ڕەشکەش چاری مەرگ ناکات جابالێرە داڕووی زانستی ئەم باسە بۆ پسپۆرانی ئەم بوارە بەجێ بهێڵین و هەڵوێستە لەسەر یەک دوو خاڵ بکەین لە کاتی نەخۆشیدا و بە تایبەت لە ماوەی چاکبوونەوەدا بوونی ڕێژەیەکی زۆر لە پرۆتین لە خواردنەکاندا زۆر گرنگە لە پاڵ ئەمەشدا دەوڵەمەندی لە گەرمۆکە و ڤیتامین و ئینجا ئاسانی هەرسکردنیش بە هەمان ڕادە گرینگن. وابزانم ئەو شتانەش کە پزیشکەکان لە کاتی نەخۆش کەوتندا ڕێنمایی دەکەن هەر ئەمانەن. جا بۆیە دەبێت ئەو خواردنانەی نەخۆش دەیخوات پڕۆتین و کالۆری زۆریان تێدا بێت و هەرسکردنیشیان ئاسان بێت تاکوو لە لایەکەوە نەخۆشەکە ئەو هێزەی بێتەوە بەر کە لە دەستی داوە لە لایەکی تریشەوە لە کاتی هەرسکردندا وزەی زۆر بەکار نەبات. لە ڕۆژگاری ئێستاماندا توێژینەوە زانستیەکان سەلماندویانە کە هەموو ئەم تایبەتمەندیانە لە ڕشکەدا بوونیان هەیە ئەو نمونە بەرجەستانەش کە لە پاش ئەزمونکردن گەیشتونەتە ئەنجام نایەنەژماردن ئەمە ئەوە دەگەێنێ کە پێغەمبەری خوا سەڵ الله و عليه وسلم هەرگیز لە خۆیەوە قسە ناکات و تێگرای ئەو شتانەشی باسییان دەکات دێنە دی و ئەنجامەکان هەمیشە تەزدیقی دەکەن مێش جا با بە فەرموودەیەک لە سەحیحی بوخاریەوە درێژە بە باسەکەمان بدەین، سەرداری مرۆڤایەتی، محمد صلی اللە علیه وسلم، دەفەرموێ. اذا وقع الذباب فی اناء احدکم فلیغمسه کله ثم لیطرحه فان فی احد جناحیه داء وفی الاخر شفاء. ئەگەر مێش کەوتە ناو قاپی خواردن یان خواردنەوەی یەکێکتانەوە ئەوا با هەمووی نقوم بکا و، لە پاشان فڕێی بدات چونکە لە یەکێک لە باڵەکانیدا دەرد و لەوی تریشیان شیفا و دەرمان هەیە یەکەم پێشەمو شتێک لەو ڕۆژگارەدا کەس نەی دەزانی مێش هەڵگری میکرۆبە کاتێک مێش دەکەوێتە ناوش لەمەنیەوە بۆ پاراستنی خۆی هەوڵ دەدا یەکێک لە باڵەکانی بە بەرزی بهێڵێتەوە واتە هەردوو باڵی نقوم ناکات لە شلەکەدا تاوەکو کاتێک ڕزگاری دەبێ باڵە وشکەکەی کردداری فڕینی بۆ ئاسان بکە ئیتر بەم شێوەیە مێشەکە دەفرێ بەڵام ئەو میکرۆبانەی کە لە ناو خواردن و خواردنەوەکانماندا بەجێی هێشتووە تووشی نەخۆشیمان دەکەن دووهم لە حاڵەتێکی وادا ڕێنمایی دەکرێت بە مێشەکە بە تەواوی نقمی دەفرەکە بکرێ و دواتر دەربهێنرێ و فڕێ بدرێت چونکە لە یەکێک لە باڵەکانیدا میکرۆب و لەوی دیکەشیان دەرمانێکەیە کە کاریگەری و زیانی ئەو میکرۆبە ناهێڵێ جا لەو کاتەدا کە مێشەکە لە تاوترسی لە ناوچوون باڵە فرتێ دەکات بەدەستان لە پشتی بەدەستدان لە پشتی ئەو کیسە دەتەقێ کە دەرمانەکەی تێدا ئەمبار کراوە ئیتر بەو شێوەیە مێشەکە ئەو میکرۆبە لە ناو دەبات کە باڵەکەی تری هەڵی گرتبوو ئەو زانایانەی بەدواداچوونی ئەم حاڵەتەیان کردووە دەڵێن کاتێک دەستمان نا بە پشتی مێشەکەدا لە ڕێگەی میکرۆسکۆبەوە بینیمان کە چەند بوونەوەرێکی میکرۆسکۆبی بەم لاو ئەولادا پەرش و بڵاو بوونەوە لە لێکۆڵینەوەکانی دواترماندا بۆمان دەرکەوت کە ئەوانە چەند کارمەندێکی تایبەتن بە کرداری تاقیمکردنەوە خوێنی بێنوێژی دایکی ماداران حەزرەتی ئایشە ڕزای خۆی لێبێ بۆمان دەژێڕێتەوە ڕۆژێکیان فاتیمەی کچی حوبەیش هات بۆ خزمەتی پێغەمبەر سەڵ الله و عليه وسلم وتی ئەی پێغەمبەری خوا بە هیچ شێوەیە خوێنم ناوەستێتەوە و بەردەوام لە سوڕی مانگانەدا جا ئایا واز لە نوێش بهێنم پێغەمبەری خوش لە وەڵامدا فەرمووی نەخێت ئەوە خوێنی سووری مانگانە نییە بەڵکو گرفتێکە لە دەمارەکانی خوێندا بەڵێ پاش تێپەڕبوونی ئەو هەموو سەدەیە ئینجا بۆمان دەرکەوت کە سەرچاوی خوێنی حیف خوێن بەربوونێکی ناوەچیە ئیتر بۆ جارێکی تریش لە بەرامبەر ئەو زاتەوە سەراسیمە و حەیراندا دەمێنی داخۆ ئەبێ پێغەمبەری خواسەڵ الله عليه وسلم لەو سەردەمەدا چۆن ئەم بابەتەی زانی بێ کە تەنها لە ڕێگەی توێژینەوە زانستیەکانی ئەمڕۆوە سەلمێنراوە بێگومان لە ڕێگەی هەواڵپێدانی پەروەردیگاریەوە بەڵێ پەروەردیگاری فێری دەکرد ئیتر ئەویش دەیزانی تێپەڕبوونی هەموو ئەو سەدەیەش چەندین ڕەهندی جۆراوجۆری هاویشتە سەر ئەو گەوهری دەربڕینە قسەی زانایانیش لەم ڕووەوە ئەوەیە کە خاوەنی ئەم وتەیە جگە لە پێغەمبەر ناکرێ کەسێکی تر بێ لەمەیدا دەرمان نییە تاریخی کوڕی سوید ڕزای خۆی لەبێ دەجێڕێتەوە پێشەوەی مەی حەرام بکرێ بۆ چارەسەری هەندێک لە نەخۆشیەکانمان بەکارمان دەهێنا کاتێک حەرام کرا چون بۆ خزمەتی پێغەمبەری خوا و مەسەلەکەم عرز کرد پرسیاری ئەوم کرد کە ئایا مۆڵەت هەیە مەی بەکار بهێنرێ بۆ تەداوی و چارەسەر لە وەڵامدا فەرمووی انه لیس بدواء ولکنه داء. نەخێر مەی خۆی بۆ خۆی نەخۆشیە هەرگیز نابێتە دەرمان لە زۆربەی ناوچە جیاوازەکانی جیهاندا چەندین کۆنفرانس و کۆربەند دەربارەی ئەم بابەتە بەستراون لە هەمووشیاندا زانایان و لێکۆڵەرەوان یەکدەنگ بوون لەسەر ئەوەی تەنانەت تاکە دڵۆپێکیش لەمەی بەسە بۆ ئەوەی کە کۆمەڵێک شیتەڵبوونەوە و پوکانەوە لە پێکاتەی فیزیکی و ڕۆحی مرۆڤدا بێتەکایەوە جا هەروەک دەبینین پێغەمبەری ئازیز صلی اللە علیه وسلم بەر لە چەندین سەدە پەنجەی خستوەتە سەر ئەم بابەتە و ڕایگەیاندووە کە مەی خۆی لە خۆیدا نەخۆشیە خەتەنەکردن پێغەمبەری خوا عليهەیهی سەڵاتی وەسەلام پێنج شت بە بەشێک لە فیترەت دادەنێت یەکێک لەوانە خەتەنەبوونە جابابزانی زانایان لەم بارەیەوە چی دەڵێن مەگەر ئەوانیش هەمان ڕاستیان نەسەلماندووە کە پێستی خەتەنە شوێنی کۆبوونەوەی میکرۆبە و ئەندامێکە مەترسی دڕان و توشببوونی بە شێرپەنجە هەیە تاکە ڕێگە چارەش بریتە لە خەتەنەکردن ئەمەش نیشانەی ئەوەیە کە خۆرئاوە لەم مەسلەیەشدا زۆر لە پێش هەندێک لە دەبەنگە سەرخۆشەکانی لای خۆمانەوەی ئەمڕۆ ژماری ئەوانەی کە لە ئەمریکا و بەریتانیاوە خەتەنە کراون دەگەنە ملیۆنەها تکا دەکەم ڕێم بدەن لێرە داوتەیەکی کەڵەشایەتی ئەم چرخەتان عرز بکەم کە لە ڕێگەی بیرکێشیەوە هاتەوە بیرم هۆرئاواسکی پڕە بە ئیسلام و ڕۆژێکیش دێ کە دای بنێ هەروەک چۆن دەوڵەتی عوسمانیش سکی پڕە بە خۆر ئاوا ڕۆژێک دێ ئەویش سکەکەی دابنی ئەم وتەیە کە هەفتاهشتا ساڵ بەر لە ئێستا وتراوە بەشێکی هاتۆتە دی ئیتر ئێستا ئێمەش بە چاوی پڕ ئومێد و هیواوە لە چاوەڕوانی لە دایکبوونەکەی ترداین ئەوەتا ژانی لە دایکبوونەکە تاوی سندووە ئینشاءله لە داهاتوێکی زۆر نزیکدا گریانی مژدە بەخشی ئەو کۆرپەیە دەبیسترێت تا ئێرە لە ئاز ڕازگۆیی و دروستی پێغەمبەری خوا سەڵ الله و عليه وسلم و پێغەمبەرانی تر عليهەیهی سەلات و وەسەلامدا هەڵوێستەمان کرد هەر پێغەمبەرێک لە ڕاستگۆیی و دروستیدا لە لوتکەدایە درۆ نەیتوانیوە لە ژیانیاندا هێندەی گەردیلەیەک جێ بۆ خۆی بکاتەوە جا ئەگەر تۆسقاڵێک لار و خێچی لە خۆیاندا هەبواە ئەوە نیان دەتوانی ڕێنمایی هیچ کەسێک بکەن بەرەو ڕاستەڕێ خۆ دیارە ئەوان بۆ ئەوە نێنراون تا مرۆڤایەتی بخەنە سەر ڕێگەی ڕاست و پێناسی ئەو شاڕێگەیە بکەن کە بەرەو بەهش دەیان بات بەڵێ ئەگەر واتای ڕاستگۆی و دروستی بەرجەستە ببووە ئەوا سیفەت و ئاکاری پرشنگداری پێغەمبەرانی تیادا دەبینرا لەم نێوەندەشدا بینیمان کە ڕاست و دروستی سەروەرمان بە هەزاران بەڵگەی نێوان ئەزەل و ئەبەد پشگیری دەکرێت ئەوە بوو بەڵگەکانمان بەسەر سێ کۆمەڵی سەرەکیدا پۆڵێن کرد دەبێ ئەوەش بزانین کە ئێمە خۆمان ئەو پۆلێن و شێوازی خستنە ڕووەمان پەسەند کرد ئەگەر نا دەکرێ ڕاست و دروستی ئەو زاتە سەڵ الله و عليهەیهی وسلم بە هەزارەها دانرا و سەدەها هزار بەڵگە و شێوازی جۆراوجۆر باز بکرێت جابۆ کەس هەیە بتوانێت دوا وتەی ئەم بابەتە بڵێ و خاڵی کۆتایی دابنێت بڕوامان وایە کە تا ڕۆژی قیامەت فەرمایشتەکانی هەمیشە ڕاست دەردەچن و مرۆڤی هەر سەردەمێکیش ڕەهند و لایەنێکی تری نوێی ڕاست و دروستی ئەویان بۆ دەردەکەوێت ئیتر ئەوسا لە قوڵایی و ڕەهندێکی تردا پێشاد دەبن جا خۆ لە ڕۆژی دواییدا ڕاست و دروستی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بە هەموو ڕوونیەکیەوە بۆ گشت لایەک نمایان دەبێت بەڵێ هەر کەسە و بە گوێرەی ئاوێنەی ڕۆحی خۆی حتمما ئەو فەرمایشتانە دەبینێ کە دەربارەی زات و سیفات و ئەسما فەرمونی و دەرک بە حەقیانەتی وتەکانی دەکات بەڵێ بەهشت و دۆزەخ حۆری و غیلمانەکان ڕێک بەو شێوەیە کە پێغەمبەری خوا بۆی وەسف کردوین دێنە پێشمە ئیتر ئەوانیش بە زمانی ئەبەدیەت بەو پێغەمبەرە نازدارە دەڵێن، صدقت. نوری نەمر.